زەمینەسازی بۆ عەلەمانیەت هێنایە کایە و ئێمە لە ئاڵقەکانی ڕابردووە باسی دیدی نادینیمان بە شێوەیەکی گشتی وەکو پێناسەیەک کرد پاشان باسی بیری لێڵ و ژیری وێڵمان کرد دابڕینی دین لە ژین باسی پیاوانی دینی و خەڵوەتکێشانی ڕاهیبەکان و واز لە دنیاهێنان و ئەو چڵکنی و چەپەڵیەمان کرد کە لە بەناوی دینەوە بۆ پیاوانی دین بۆ ڕاهیبەکان بە تایبەتی هێنرا بۆ کایەوە پاشان باسمان لە ئاڵلقەی ڕابردووە لە گەلدۆشی و بەهشت فرۆشی کرد کە چۆن کەنیسە خەڵکەکەی والێ کردبوو کە قەنەعاتیان پێ بکە پارەی بۆ کۆکەنەوە و پارەی بدەنێ بۆ ئەوەی بەهشتیان پێ بفرۆشێ بە جۆرەی ئەو پارەی کە ئەیاندا بە مەترە بە گوریسە بە گەزە بە باڵە بە هەرچی شتێک هەیە وردەوردە بە هەشتی پێفرۆشتن و پارەکەشی لەبەردەست دەرەهێنان ئەمڕۆ ئینشاالله بە پشتیوانی خی پەرۆدگار باسی چەپۆکی کەنیسەکەین سەرەتا باسی هۆکارەکانی ستەمکاری کەنیسەکەین چی وای کرد کە ئەم دەست درێژیە زۆرە لە پیاوانی کەنیسەوە بۆ سەر مافی خەڵکی دروست ببێ دەست درێژی کردن ئینحرافێک کە خۆی شتێکی نەفسیە عادەتەن لەو کەسانەی کە نەفسیەتیان پارسەنگ نیە تێر نەبووە مشەبع نەبووە بە حەزەکانی خۆیان بە سنوور دیاریکردن بۆ خۆیان بەو تموحانەی کە هەیان بۆ و نەیگەیشتونێ پارسەنگەکەیان لە دەسەدەن بەلاسەنگی ئەمێنەوە ئەمەش نەخۆشیێکی زۆر خەتەرناکە ئەگەر هات و کەوتە یەک کەسە هەر خەتەرناکە چ جایەوەی کۆمەڵە خەڵکێکی وا منحرف دەست درێژ ستەمکار ڕقن بغزاوی ببن بە دەسەڵاتدار و پاشان ڕقیان بکەوێتەوە سەر ئەو کەسانی کە حکمیانەکەن حتمما ئەو ئینسانە لە سیفەتی ئینسانەتی دێتە دەرەوە یا ئەو دەسەڵات دارانە لە سیفەتی ئینسانەتی دێنە دەرەوە وتر سیفەتی دڕندەی چێویان بەسرە ئەچەس پێ دائیمەن ئەو نەفسانەی کە پەروەەردە نەبوون ئەو نەفسانەی کە ماویانە گەشەی وا بکەن بۆی مەساحەیەکی طبیعی خۆیان وەربگرن تووشی ئەم نەخۆشیە گەورەیە بن جا ئایا بە هەر هۆیەکەوە کە هەیە پەروەردەکردنیان تەواو نەبووە ئاراستەی باش نەکراون مەساحەیەک هەیە کە ئەوان پێیان وایە بێ ئەم مەساحەیە پڕکەنەوە بەڵام بە هەموو توانا و دەسەڵاتی خۆیان تازە ئەو گەشیان لە دەست چووە ناتوانن ئەوە وەربگرن یعنی وەکو یەکێک تەلەبەی سیم تۆستەیە هەر داخە لە دڵیا کە نەبوو بە دکتۆر ناشێ ئیتر بەم حەزە منحەریفەی خۆی و هەر بڕۆ و دەستدرێژی بکاتە سەر دکتۆری تر سەر سلکی سەحی هەر کەسێکی دەستکە و بیچەوسێنێتەوە لەبەرەوەی بۆ خۆی وای لێ نەهاتووە ئەمە هەر جۆرێک لەم جۆرە ئینحرافانەمە هەڵبەتە بە میسالێکی بەسیت هێنامەوە هەر یەکێک لەمانە کە دروست ببێ وەکو لە علم نەفسا پێڵن شعور و بنەقص یعنی هەست بە کەمی کردن کابرا کە هەست بە کەمیەکە لەلایەنێکە هەست بە کەمیەکە تۆ هیچ شتێکە لێ نەپرسیوە کەچی ئەو بۆ خۆی باس لەو لایەنە ئەکا ئەیەوێت تەعبیرت بۆ بکە کە ئەو ئەو لایەنەشی هەر مشەبع هەر تێرە بۆ نمونە باس باسی پارەیە ئەو یەکسەر باسەکە کە باپیری چەند دەوڵەمەند بوو لە کاتێکە خەڵگەی ناسێ باپیری زۆر فەقیر بوو یەکێکی کە باز لەوە کە کوردایەتی دێتە پێشەوە باسی خۆیەکە کە چەند مهمە لە کوردایەتی بەڵام ئەوە ئەشارێتەوە لەولاوە کە باوکی جاش بووە باوکی ستەمکارێکی تر بووە باوکی بەعسیەکی دڕندە و خاوەن مەلەفە یان هەر جۆرە شتێکی تر لەم بابەتانە ئەم هەستی نەقسەی کە تیا دروستە بێ ئەجا بۆ ئەوەی هەنجەتی داپۆشینی یا هەوڵی داپۆشینی ئەجا هەوڵەدا لە جیاتیەوەی کە قەنەعاتێکی هێدیانە بەخۆی بکەم حاولاکە بەرامبەرەکەیە چەوسێنێت و ئەمەش ئەگەر هاتوو لە حاکمێکەوە کە باوەڕی بە قیامەت نییە شتێکی زۆر ناشرین و زۆر خراپەکارە کە مادام گەیشتوە بە دەسەڵات واک یەکێ نەگەیشتێ بە دەسەڵات عیبەیەکە پێوەی ئەوی گەیشت بە دەسەڵات عیبەکە گەورەترە نقصانەکە گەورەترە ئەگەر یەکێ لە دەسەڵاتە بوو پیاوی دینی بوو زۆر دڕندەترە زۆر خراپترە زۆر دزێوتر و ناقۆڵاترە پێوەی دەرکەوێت چونکە پیاوی دینی هەر دینێک بێ ئەسڵ ئەوەیە کە هۆکارێکە بۆ هیدایەتدانی خەڵکی، هۆکارێکە بۆ پەروەردە و ئاڕاستەکردنی خەڵکی تا پارسەنگ پەروەردە بن، ڕەفتار و ڕەوشتیان لە هی پێغەمبەران بچێ، نەریت و باری کۆمەڵایەتیان لە خزمەتکاری خەڵکییا بێ. بەڵام ئەگەر هاتوو ئەم گەیشتە ڕادەی ئەوەی کە دینەکەش بەکار بێنێ بۆ ئەم حەزە مونحەریفەی خۆی، بۆ پڕکردنەوەی ئەم هەستە نوقسانیەی خۆی بە تەئکید ئەوەندەی تر ئیشەکە خراپترە بێ. بۆیە ئەم سیما دزێو و ناقۆڵەی کە لکا بە کەنیسەوە وەکو دەستدرێژی کردنە سەر مافی خەڵکی شتێکی زۆر گەورە بوو چونکە خەڵک ئێستاش لە ئینجیلە ئەیخوێنە تۆکو لە مەتەیە هاتووە سوورەتی پێنج ئاەتی چل بۆ چل و دوو لە سحاحی ئەوە لە ئیسحاحی ئەوە هاتووە معروفە هەمومان مەسیحەتیمان هەروە ناسی و خەڵک وای پێناساندوین و توێتی مەسیحیت ئەڵێ ئەگەر لە ڕوومەتی ڕاستیاندای ڕوومەتی چەپیشی تەماشاکەین چ دڕندایەتیەک لە ناو ئەم دەسەڵاتی کەنیسەیە دروست بووە بە چ شێوەیەک ئەم خەڵکە هاتوون ئینجیل و تعلیماتی سید ناعیسایان خستۆتە ئەولاوە حەزەمون حەریفەکانی خۆیان هەموو کردو بە یاسا و ڕێسایەک و خەرمانەیەکی پیرۆزیان بە دەورەوە دروست کردوون بۆی بە ناوی کەنیسەوە بکەونە چەسانەوەی ئەو خەڵکە دوای چۆن توانیویانەوەکو باسی پیاوانی ئەکلیرۆسمان کرد چۆن یەک دەسەڵاتێکی هەڕەمی ئاست ئاستکردنی پیاوانی دینی بەو شێوەیە دابڕێژن کە لە دەسەڵاتێکی زۆر گەورە بچێ و فعلەن دەسەڵاتێکی زۆر گەورە بێ لە یەک وڵاتی شانەبێ وەکو مەلیکی بەریتانیا هەر دەسەڵاتی بەسەر بەریتانیا هەبوو یا مەلیکی ئەلمانیا دەسەڵاتی هەر بەسەر ئەلمانیا هەبوو فرێدریکیان هێنری بەڵام پاپا لە ڕۆما دانیشتۆ دەسەڵاتی لە ئیسپانیاوە هەمووی بەسەر هەموو وڵاتانی ئەوروپایە هەبووە دوایەوە ئەم ئاست ئاست کردنەی کە لە ئەسقۆفیەوە دێتە سەر قەساوسە دێتە سەر شەمامسە هەر یەکێکی لەوانە و کۆمەڵە فەرعی تری لێبێت و بۆ بەتریارکی و بۆ مەفریانی و بۆ مەتریانی و بۆ ئەمانەی تر کە تۆوترێ مەتران لای ئێمە پلە پلە نییە بۆیە لای ئێمە ئوستعابەی ناکەین وەکو لەلایانی دینی ئێمە هەیە ئێمە ناتوانین بە یەکێک بڵین وەڵام مفتی گەورەیە ئەمە پلەی مفتی گەورەیە مفتی بەڵام هەروکۆ و خەڵکەیە دەسەڵاتی نییە شتێکی دەسەڵاتێکی سیاسی نییە دەسەڵاتێکی شتیماعی نییە فتوادە ئەشێ هەر لی وەرنەگرین ئەسڵەن بەڵام ئەمان وەختێک کە پیاوە دینیەکە فتوایەدا ئیداریەکەی ئەو ناوچێشە بواە بە قسەی ئەو تعین بکرێ بۆی ئەم هەموو فەرع و فرعانەی تری لێبتەوە ئەنج ئەمانەی کە ناوم بردن هی ئەسقوفی و قەساوسە و شەمامسە و ئەمانە هەر یەکێک بەلایەنی کەمەوە بە مەجموعی هەموویان نۆ فەرعی تری لێبێتەوە وەکو وەزیفە و ئیداریات دێنە خوارەوە بە تەسەلسل هەتا ئەگاتە قەشەیەک لە دێرێکە ئەم هەموو تەنزیماتە هەڕەمیە کە دەسەڵاتێکی گەورەی وا بۆ کەنیسە دروست کردبوو کەنیسە گەیشتە ڕادەیەکی وا کە ئیتر تەنها خۆی بتوانێت تعلیماتی خۆی ببا بەڕێوە دەسەڵاتێکی زۆر بگرێتە بەردەست کە بتوانێت مەلیکەکانیش تەعینکە سەرۆت و سامانێکی وا بگرێتە بەردەست کە لە شوێنێکی وەکو بەریتانیا یەک لە سەرسێی خاکەکە هەمووی ببێ بە ئایدی کەنیسە هەمووی بێ بە ئەوقاف و ئەملاکی کەنیسە وەک دوایین شاڵە دێمۆسەری ئەمە هەمووی وای کرد کە ئەو ڕەتفعلانەش کە بەرامبەر کەنیسە دروست بوو هەروەها بەرامبەر بە پاشا و دەسەڵاتدارەکان دروست بوو ڕەتفعلێکی زۆر گەورە بێت چونکە زمینەیەکی وا سازا بۆ ئەلمانیت کە تەمەڕود لە دینەکە بک بە شێوەیەکی وا جەوهری و گەورە بۆیە تەماشاکەین ئەم دینە خەڵکێک زۆر تەمەڕودی لێ کرد خەڵکێک زۆر وازی لێ هێنا چونکە یەکەم لەلایەکەوە بۆ خۆی دینەکە بەو شێوەیە بوو ئەو هۆکارە سەرەکیانە هەر دەسەڵاتەکە نەبوو ئاڵۆزی خودی دید و تێڕوانی نەدینیەکەش بوو ئێمە باسمان کردن وەختێک سید نائیسا ئەتباعەکانی هەموو بڵاو بوونەوە بە وڵاتانە هەموو چەوسێنرانەوە ساڵ نەبوو دە ساڵ نەبوو سەد ساڵ نەبوو دو سەد سێ سەد ساڵ چەوسانەوە کەس نازانێ یۆحەننا خۆی چێ کە ئێستا ئینجیلی یۆحەننا دوای 1970 ساڵ نووسرایەوە لە سید ناعیسا کەس نازانێ یۆحەننا بۆ خۆی چێ سید ناعیسا بە ئارامی قسەیە کرد بەڵام یەک ئینجیل لە بەردەستی کەسا نەماوە کە ئارامی بێ چکە کابرای دیندار بۆ خۆی ڕایە کردە شوێنەکەوە وەک چۆن ئێستا ئێمە لە ترسی قانونی ئێرهاب لە هەر وڵاتێکە کە محاربی ئێرها بکرێ سیمای دینیمان پێوە نەمێنێ و ڕاکەین لە شوێنەکە خۆمان بشارین و هەڵبەتە ئێستا زەمەنی تەکنۆلۆجیا و ئیتیسالاتە بە تەلەفۆن و بە مەلامیح گۆڕی نەشێ ئەو کاتە خەڵک جلوبەرگەکەشی ئەبواە هەروە دینی بێ یەکێک ڕایە کردە گوندێکەوە لە شام ئەم کابرا ئینجیلی لا نەبوو ئەم لە یەکێکی کەوە دینەکەی وەرەگر کە ئەویش نەسیحەتە کرد ئەوش لە یەکێکی ترەوە پاشانە گەڕانە سەر یەکێکی تر کە بەشە ئینجیلێکی لەلا بوو ئەمانە وردە وردە وای کرد کە کۆمەڵی خەڵکی تر پەروەەردە بن و ئاراستەی دینەکە و ببن بە پیاوی دینی بێ ئەوەی ئینجیلیان لەلابێ بۆیە لە ساڵی 1925 لە مەجمعی نێقیە کە لە ژێردەستی قوستنتینێکی مشریکە دەسەڵات دروست بوو یەکسەر ئەو پلە پلانەش دروست بوو لە پیاوانی دینیە وەکو پیاوانی ئەکلیرۆس ئیتر ئەوش بەو شێوەیە وای لێ هاات کە ئەوانەی وەکو داعیەکی دینەکە بوون کە هێشتا ئینجیلیان نەدیوە ڕوتبەیەکی دینی وەربگرن بۆیە وای لێ هاات کە خوێندنەوەی ئینجیل کەوتە سەرشانی فقط ئەم پیاوانەی ئەم پیاوە دینیانە و تەنها ئەوانش مافی ئەوان هەبوو کە ئینجیلەکە بخوێنن تەنها ئەوانش مافی ئەوان هەبوو ئینجیلەکە تەفسیرکەن تەنها ئەوان مافی ئەوان هەبوو باز لە نهێنەکان بکەن و نهێنەکانیش نێڵن خەڵکێکی تر بە دوایە بڕوە پاشان وای لێهات کەنیسە گەیشتە ڕادەیەکی وا ئیتر سزاکانی زۆر قورس بوون دوای مەجمعی نیقیە دوای 325 زینی بڕیاری حرمانیدا بڕیاری حرمانی عنی ئەو کەسە ئیتر کافرە زەندیقە لە بەرەوە بە هەموو سیفەتێک پێویستە مافی ژیانی لێوەەر بگیرێت و ئەگەر تۆبەی کرد ئەکوژرێ ناسووتێنرێ بەڵام ئەگەر تۆبەی نەکرد حتممە نەسووتێنرێ مەلیک بێ دەسەڵاتدار بێ یا قەشەیەک بێ یا هەر کەسێکی تر بێ مناقەشەی کردبێ بەو شێوە هەر چەند عالمێکی گەورە بوو بێ بەو شێوەی بەسەرا هاتووە تەماشاکەین کەوابوو کەنیسە لە لایەکەوە دەسەڵاتێکی زۆر گەورەی خستە بەردەست یەکەم ئاڵۆزیەکی زۆری لە فکرە فەلسەفیەکەی خۆیان هەبوو لە دید و تێڕوانینە دیدێکی لێڵ دەسەڵاتێکی دڕندانە پەیکەرێکی ئیداری زۆر بەقوت هەر یەک بەویترەوە پەیوەستە بێەوەی تعلیماتیشی لەلابێ دەسەڵاتێکی اقتصادی زۆر گەورە کە باڵی کێشاوە بەسەر زۆری نێشوێنەکانە لە سەردەمانێکە کە ئەوروپا لەو پەڕی هەمەجێتی خۆیان بوو هەموو نەخوێنەوار بوون تەنها لاتینی زمانی ڕسمی بوو ئەمە ئەو هۆکارانن کە وای کرد کە کەنیسە ئەو دەسەڵاتە گەورە پیاکە دوایی دەسەڵاتی کەنیسە ئەجا سیماکانی کەوتە زڵم لێک زڵمکردن ئەو لایەنانی کەوا ستەمکاری کەنیسەی تیا دەرکەوت یەکەم ستەمی دینی ستەمی دینی هەر لە یەکەم ڕۆژی ڕسمیەتی دینەکەەوە کە لە ئەوروپا ناسێنرا لە کۆنگرەکەی نیقیە لە 2525 کەنیسە کەوتە ئەو تۆغیانە کەوتە ئەو دەستێژی کردنە بۆ ئەتباعەکانی ئاریۆس و مەحرومکردنیان لە هەموو خێر و ڕەحمەتێکی کەنیسە مەحرومکردنیشان هەرۆک وتمان یعنی کوشتنیان و هەر کەسێک دەستی لە هەر کەسێک گیر ببوایە ئەی کوشت و خوێنی ئەڕشت و بە دڕندەترین شێوە تەعزیبیەدا ئەشکەنجەیەدا هەتاکو خۆی خستە شوێنی ئەوەی وەکو خوا حکم دەرکە نەعوز بلا بڕیار بدە، حەڵاڵ بکە، حەرام بکە، حەرمان، حرمان، بکە، عەفوو بکە، هەرچی شتێک کە لە دەستی دێ بەو شێوەیە و بەرامبەرەکەی کە ئێمە چۆن لە لامان کە وتمان کابرایەکی مرتد ئەوانەیانوت مهڕتقە واتە زەندیقێکە قسەی لە قسەی کەنیسەیە کردووە تەفسیری خۆی هەیە بۆ ئینجیل یان باوەڕی بە سەوابیتەکانی کەنیسە نەماوە ئەمە وایە کرد کە هەموو شتەکان لەبەرچاو گۆڕان پێش مەجمعی نیقیە خەتەنەکردن واجب بوو دوای مەجمعی نیقیە حرام کرا لەسەر مەسیحیەکان لە پێش مەجمعی نیقیە مردارەوە بوو حرام بوو خواردنی لە دوای مەجمعی نیقیە حەڵال بوو وێنە و پەیکەرەکان شرک بوون چونکە لە یۆنان و ئغریق و ئغرق و ڕۆمانۆ مابوونەوە وێنە و پەیکەر حەرام بوون کەچی دوای مەجمعی نیقیە تەماشاکەی بوو بە علامەتێک لە علامەتەکانی تەقوا و دینداری پیاوی دینی بۆیان هەبوو ژن بێنن کەچی دوای مەجمعی نیقیە ژنهێنان و شوکردنیان لە خۆیان حرام کرد پێشتر کەس بۆی نەبوو سەرۆت و سامانی خەڵکی وەرگێت چونکە هەمووی بە حرامە درایە قەڵم کەچی دوایی کەنیسە وای لێهات زەریبە و باجی لەسەر سەری خەڵکی دروست کرد جگە لەوە لەسەر زەمین و لەسەر دەسەڵاتدار و سامانەکانیشیانی دروست کرد زۆر شت لەوانەی پێش مەجمعی نیقیە حرام بوون ئەو هەمووی حەڵال کردن بۆ قازانجی خۆی یان بەعکسەوە ئەوەی کە حەڵال بوو بێ حرامی کردن یا حرامە و حەڵالی کردوون هەمووشی هەر بە ناوی خی گەورە و قسەیە کرد هەمووشی هەر بە کەنیسە کەوتە سەر ئەو لوغزە سەیرەی کە بە ناوی ثالوثەوە الاب والابن والروح القدس کەوتە ناو معەمایەکەوە ناو مەتەڵێکی ئاڵۆزەوە کە خەڵک پێی حەل ناکران کەسیش نەیەوێرا لە مناقەشەیەکیشی تیا بکە کەس نەیوەرا باسێکی لێوە بکە چکە دەسەڵاتی کەنیسە گەشت بووە ئەوە ئەمە جگە لەوەی کە خەڵک ئەبواە بە ملکەچی وەریگرێ کە ئەوە گۆشتی سەیدنا عیسا بوو بووە بەو نانە و خواردویانە لە عەشاء الربانی ئەو شەرابەی خواردویانە هەر بە حەقیقەت خوێنی سەیدنا عیسا بووە و بووە بەو خوێنە و خواردویانەتەوە لەبەرەوە گیانی سەیدنا عیسا هاتۆتە ناو گیانی ئەوانە و لەوانیشەوە گەشتووە بە پتروس لە پتروسیشەوە شاول گەشتووە بە پیاوانی تری دینی کەوابوو هەر قەشەیەک لاف و گەزافی ئەوەی لێدا کە بەشێکی لە خوا وەرگرتووە نەعوزو باللە هەروەها ئەو عقیدێ هیچ کەسە نەیتوانی مناقەشەی ئەو بکە کە چۆن سید نائیسا لە بەرخاترەوەی هەڵی ئادەم ڕاست کاتەوە سید نە ئادەم سەلامی خوای لێبێ هاتۆتە سەر ئەرزوو بەو هەموو شێوە پڕمەعانات و ئەشکەنجەیە کە کەنیسە ئەیلێ ئعدام کراوە بەو شێوێ لە بەرخاتری ئەوەی کە گوناحی خەڵکی بگرێتە خۆی چۆن قوبول کراوە ئعدام کرێ ئەیتر ئەو هەموو قسانەی ترکە ئەکران لەسەر ئەو ممارەسەی عیبادەتانە کە پیانۆترا ئەتقوسل سەبعە پاشان چۆنەشێ ئەم هەموو ئەسرارانە ئەم هەموو نهێنیانە بە خەڵکی بدرێ و هیچ کەسێ نەتوانێت هیچ شتێکی مناقەشە بکە ئەو بێ وەکو خۆی وەری بگرێ هەروەها ئەو دەسەڵاتە گەورەی کە کەنیسە بەسەر ئەو حاڵەتەوە کە هەیەتی ئیتروای لێهات دەسەڵاتی ترسی لە ناو دڵی خەڵکیە هەمووی بەو شێوەیە دروست کرد هەر کەسێک کە سەیری کەنیسە و دەسەڵاتدارانی پیاوانی دینیە کرد هەستی پێکرد چۆن ئێمە ئێستا لە مخابرات و لەو کەسانی کە بە شوێنمانەوەن دائیمەن یا لە وڵاتێکی دیکتاتۆریە لە وڵاتی پۆلیسیە خەڵک چۆنە ترسێ چۆن ئێستا لە کوردستانە خەڵک لە دەستگای پاراستن و زانیاری پارتی یەکێتیە ترسێ لە دەستگا داپلۆسینەکانیان نەترسێ ناوێرە بزانن نوێژەکە ناوێرێ ڕیش بهێڵێتەوە ناوێرە مۆبیل تەلەفۆنەکەی ڕقەمێکی تیاێ کە لە ئەوروپا بێ هی پیاوێکی دیندار بێ ناسرااو بێ ناوێرە هیچ شتێک هەڵگرێ ئەو کاتە چونکە ئەدرا بە دادگە ئەمەش وەها بوو ئەو کاتە هەموو حکومەکان کەنیسە بەو شێوێ حکومیە کردن حرمانی بەسرە ئەدان وای لە هاات لە ئەم هزار ساڵ ئەم حکومە ئاوا تولی کێشە ساڵی 325 کۆنگرەی نیقیە بوو لە 1570 بۆ یەکەمین جار مارتن لۆثەر توانی بەو قوتەوە کتێبەکەی خۆی چاپکە و بڵاوی کاتە و ڕخنە لە کەنیسە بگرێ هەموو حکم درا بەسەر مارتن لۆثەریشە بەڵام لە بەرەوەی پاڵپشتی هەبوو لە دەسەڵاتدارانی ئەو سەردەمە نانتوانی هیچ بەرامبەر بە خۆی بکەن بەڵام دوای شوێنکەوتەکانیان هەمووی هەڵاتن ڕۆشتن بۆ فەەنسا ڕۆشتن بۆ سویسرا بۆ مقاتەعەکانی تر خۆیان شاردەوە لە دەیەکانە بەڵام وردە وردە پرۆتستانتی بە قوەتر بوو شەڕی پرۆتستانتی و کاتۆلیکی دو سەد دانە ساڵی ڕەبقی خایان لە نێوانی کاتۆلیکەکان و پرۆتستانتەکانە ئەمە هەمووی دەسەڵاتێکە لە ناو خودی دینەکەیا دروست بوو بە ناوی کەنیسەوە دروست بوو لە کاتێکا کە سید ناعیسا کەنیسەی ئەسڵەن دروست نەکرده بوو وەکو سید نامحەممەد نەبوو عليهەی سەڵات وسلام بەگەیشت نەمە دینە یەکەم شت کە کردی مزگەوتی دروست کرد برایەتی نێوان کۆچەریەکان و پشتیوانەکانی کرد یەکسەر میساقی مەدینەی چاپ کرد بڵاو کرد میساقی مەدینەی دەرکرد و بڵاوی کردەوە هەریەکە ماف و دەسەڵات و ئەرچی خۆی زانی چییە پەیوەندی نێوان کۆمەڵگەکەی ڕێکخست لە بەرەو جیاوازی زۆرە دەسەڵاتی کەنیسە تا ئەهات خراپترە بوو ئیتر وای لە هاات کەوتە فرۆشتنی مافی پسوڵەی لێبوردن پسوڵەی لێبوردن و پارچەیەک لە بەهشت و بەم شێوەیە هەتا وای لێهات کەوتە ئەو دڕندایەتی کە هەر کەسێکەمانی پێ قوبڵ نەبوو هەر لە سەردەمانی ئاریۆسەوە هەتا ئەگاتە مارتن لۆثەر هەتا وەکو زمان بڕینی برۆنۆ کوشتنی کۆپرنیکۆز یا سووتاندنی گالیلۆ و ئەو حکمانەیە ئارنەس ڕینان و ئەوانەی ترکە گەیشتن دوای انشاءڵە لە فتراتی ترە باسییانەکەینەوە دەسەڵات و دەستدرێژی کەنیسە گەیشتە سەرەوەی نەک عقوبەی شخصەکە بدات ئەم جارە ئەمەی ئێستە لەم سەردەمانی ئێمە پێڵێن العقاب الجماعی کە زۆر جارەی بیستین حکمی غەزە ئیسرائیل عقابی جەماعی خاتە سەر هەمویان حەسار لەسەر هەمویان دروست دەکرێ ئەو کاتە کەنیسەش بە هەمان شێوە بوو پاشای ئەو سەردەمەی بەریتانیا یەکێک ناوی یۆحەننا بوو اختلافێک کەوتە نێوانی مەلیک یۆحەننا و پاپای ئەو سەردەمە پاپا یەکسەر کە فەرمانیدا خۆشی حرمانی بەسەر ئەوە بێ ئومەتەکەشی هەمووی حکمێکی دەرکرد پاپا کە بەریتانیا هەر هەمووی حرمانە لە ڕەحمەتی کەنیسە ئیتر کەنیسەکان داخران زەنگیان لێنە ئەدرا دوعاکانیان تیانە ئەکرا گرێبەستی هاوسەرێتیان تیانە ئەکرا مەیتەکان ئەبرێن بۆ گۆڕ ئەبران بۆ گۆرستان بێەوەی کەس نوێژیان لەسەر کات چکوانش نوێژ و دوعاەکیان لەسرەکردن ئەوانە هیچی نەما دوایی وای لێ هات وا پشێوی کەوتە ناو بەریتانیاوە یۆحەننا مەجبور بوو مەلیک یۆحەننا بڕوا بە مەجبوری تۆبە بکە بۆ ئەوەی تۆبە بکە لە لای پاپا بۆ ئەوەی ئەم عقابە جەماعی لەسەر لاچێ ئەم سزا بە کۆمەڵە لەسەر عومەتەکەی لاچێ تەماشاکەین کەنیسە ئەم دەسەڵاتە گەورەی بۆ دروست بوو دوایی بۆ خۆی بوو بە حاکم و دەسەڵاتداری خۆی هەرچی شتێک کە خۆی ئەیویست بە حەڵاڵی دائەنا هەرچی شتێک ئەیویست بۆ حەرامی دائەنا دوای دەسەڵاتەکە وا لە ناو دڵ و دەروونی خەڵکا پیرۆز بوو کە بڕیاری پاپا بڕیاری خوایە چونکە مەعسوومە بۆیە ئێستا شەرۆک وتمان پاپا بەنەدەکتی ئەڵمانی کە ئێستا لە ڕۆمادا ئەنیشێ وەختە کە قسەکەی کرد بەرامبەر بە ئیسلام دوای ممکن نەبوو تەراجعی لێ بکە بە نظری کاثولیکەکان کە 900 میلیۆنە بن لەسەر ئەرزا ئێستا بە نظری هەمویان ئەو قسەکانی وەکو وەحی خوایی وایە لەبەرەوە هی ئەوە نییە هەڵە هەڵگرێ کەنیسە ئەم هەموو دەسەڵاتەی بەم شێوەیە دروست بوو بوو بۆیە ئیتر کەوتە عەزێتدان و ئەشکەنجەدان و ڕیشەکێشکردنی ئەو کەسانەی کە مخالیفی بوون گروپ هەبوون مەزهب هەبوون تیم هەبوون کەسانێک هەبوون پیانوتن کاریتە کاثاریەکان یان پیانوتن والیدونیون ئەم والیدیوانە ئەمانە هەمووی بە هەمان شێوە کۆمەڵە خەڵکیی تر هەبوون کە ئەوانەی کەنیسەیان وردەوردە لێی مەشکوک بوو بوون بەڵام هەروک ویلزی مێژونوسی ئینگلیزی لە کتێبێک کە ئێستا بە عربیە معالی متاریخل ئینسانیە وێلز نووسیوێتی باس دەکا کە چۆن پاپا ئەنۆسنت چۆن حربێکی سەلیبی دژی ئەوانە هەمووی دامەزران هەمویانی ناونا زۆڵ سەرسەری، جا ئەم عیبارەتانە کە ئێستا سارکوزی بە موسڵمانەکان ئەڵێ ئەم عیبارەتانە هەمووی لە کەنیسە و لەو پاپایەوە هەمووی هاتوون دوایەوە چۆن بڕیاری دا بە شمشێر ورگیان بدڕرێ یان بە ئاگر بسووتێنرێن و بە جائیزیشی زانی تەعەدای نامووس لە ئافرەتەکانیان بکرێ بە شێوەیەک کە ئەقڵ تەسەوری ناکا وەکو ئەو وێڵز هەندێک لەو حادیسانە ئەگێڕێتەوە باس لەوە ئەکا کە چییان پێ کردوون من هەڵبەتە لەبەر کەمی وەختەکە ناتوانم باسەکان بگێڕمەوە بەڵام لەو کتێبە مەعالی متاریخ ئینسانیە لە بەرجی سم لاپەڕ 1950ەوە باسە لەو جەرائیمە گەورانەکە ئەمانە هەمووی تەمهید بوون سەبەبێک بوون بۆ دروستبوونی غولێکی تر دێوێکی تری وەحشی خەتەرناک کە پێوترێ دادگاکانی تەفتیش مەحاکم تەفتیش یا دیوانی تەفتیش شتێکی زۆر خەتەرناک بوون کە بڕیارێک دەرچوو لەوەی کە کەنیسە بڕیاری دابوو کە مەحاکمی تەفتیش دەسەڵاتی 600 دانە ساڵی ڕەبەقی خایان حکمی دا بەسەر هەر کەسەکە کە هەموو هەرتق بێ ئەوەی باوەڕی بە ئینسانیەتی مەسیح هەبێ یا مەشکوک بێ لە هەر شتێکی کەنیسە پێویستە بدرە بە دادگە برانی بەڕێز تەسەورکەن ئەو زمینەی کە وای کرد علەمانەتی لێوە دروست بێ ئەم علەمانەتە بزوتنەوەیکی عیلمی، کۆمەڵایەتی، گۆڕانکارییەکی سەرەکی بوو کە لە کاردانەوەی ئەو هەموو شتانەی کەنیسەیە ڕوویدا کە قەت ئەبەدەن لە وڵاتی موسڵمانانە شتی وا ڕووی نەداوە دەسەڵاتێکی دینی ئەوەندە ببێ خەڵک ئەو کاردانەوە گەورەی لەسەر دروست بکا دادگای تەفتیش لە فترەیەکی یەک کەمێکە لە هەفتەیەکیان لە دە ڕۆژە سەد هزار ئافرەتی کوشت پەنجا هزاری بە سووتان بڕیاردا لە فەڕەنسا پەنجا هزار ئافرەت لەسەرەوە سووتێنران 25 هزار لە یەک ڕۆژا لە ئەڵمانیا سووتێنرا دادگاکە لە ساڵی 1933 دروست بوو بە ئەمری پاپایە کە ناوی گریگۆری نۆیەمە بە هەر گومانێک دراوسێ شکاتی لە دراوسەیە بکردایە تۆمەتێک بکەوتایە سەریەکی یەکێک جنێوێکی بدایە یەکێک بیان بیستایە کە لە چێڵگەیەکە جنێوێکی داوە عقوبەکەی سووتاندنی بوو شێوەی سووتاندنەکەشی دوو پارچە تەختەیان پێوە ئەبەست بەم لاولایەوە قیریان پێوە کرد دوایی ئاگریان تێبەرەدا هەموو جۆری سووتاندنەکان بەم شێوەیە بوون فەرق نەبوو لە نێوانی یەکێک لە مەزرعەکەی جنێوێکی داوە لە تووڕەبوونی خۆیان یان لە نێوانی کابراایکی مسلحی زۆر گەورەوەکو و مسلحی گەورەی بەلچیکی کە ناوی جان هۆس بوو زۆر مەشهورە تەمان خۆشی ڕاهب بوو خۆی مدیری جامعی جامعی پراغ بوو تەنها لەبەر ئەوەندەی کە وتی کەنیسە ئینحرافی کردوە لە تەعلیماتەکانی سەیدنا مەسیح یەکسەر حوکمی زەندەقەی درا بەسەرا و لە شەشی حوتی 1415 سووتێنرا بە عەلەنی لە بازاری شارە یانێکێکی وەکو برۆنۆ زمانیان بڕی ئەجا دوای ئەوە سووتانیان برۆنە هەڵات بوو ڕای کردبوو بۆ سویسرا لە بۆ فەەنسا پاشان بۆ سویسرا دوای تاجرێک تیساڵی پێوە کردەوە و وتی وەرەوە من ڕازیم بەوەی کە بە بێدەنگ دەرس بە کوڕەکانی من بڵێ بەم فێڵە هێنایەوە بەڵام دوایی تەسلیمیان کرد بە پاپا و ئەو حکومە لەسەری دەرچوو زمانیان بڕی و پاشان سووتاندیان یایچێکی وەکو گالیلۆ یا کۆپەرنیکۆس ئەمانە هەمووی ئەم هەموو دادگایی کردنە هی ئەو هەموو خەڵکە بە سووتاندن دەسەڵاتی کەنیسە دەسەڵاتێکی خەیاڵی بوو ترس و بیمێکی زۆری لە ناو خەڵکەکە هەمووی دروست کرد بوو هەمووشی بە جلی دینیەوە لەگەڵ یەکێک قەشەیەک پیاوێکی دینی دەرەکەوت گەڕەکەکە بواە هەمووی ڕاوەستێ وەک ماستی مەیو لێبێ بەرامبەریان ئەنجام دادگایانە لە ئەڵمانیا بوون لە فەەنسا بوون لە ئیسپانیا بوون لە ئیسپانیا بە سەرۆکایەتیەکێک ناوی تۆماستۆرەک تۆرکۆمادایە پیاوێکی دینی مەسیحیەکانە و کە پێوترێ مفەتیشی گەورە کە بەڕاستی خۆی جەلادی گەورەیە وەکو چۆن لای ئێمە لە پەندی پێشینانی ئێمەیە لە ئەقلی باتن و لە ئەدەبیاتی کوردی ماڵێن حکمی قەرەقوشە ئەم کابراژ ئەم تۆماسە لە هەر دە کەسێکیی بەبێ سێ و دوو ئعدامە کرد یان لە محاکمەکانی پرتوغالە لە 1536 ئەو هەموو دادگایانی کە بوو یا و شەڕە گەورانی کاثۆلیک و پرۆتستانت کە دوای ئەوەی کە پاپا ئەمری دەرکردووتی مارتن لۆثەر کافر بوو لە 1521 ئەو چوار ساڵ بوو کتێبەکەی چاپ بوو بوو لە هەزار و پێنج سەد و بیست و یەک بڕیاریدا کە زەندیقە و کافرە و شوێنکەوتەکانیشی پێویستە بسووتێنرێن دوو سەد دانە ساڵ ئەو شەڕە تولی کێشا خەتەرترین زەمەنیشی لە 1582 بووە 1598 کە لە مەدایەکی ئاوهایە ئەبینین شەڕێکی وا گەورە لە مدەی 16 ساڵ تولی کێشا بە شەو ڕۆژەکانیەوە لە نێوانی کاتولیک و پرۆتستانتە هەر کەسێک دەستێ گەیشتە ئەوی تر بە ژن و مناڵەوە ئەی سووتان حوکمیان بەو شێوێ بەرامبەر بە یەکتری کرد ئەمە جگە لەوەی بەرامبەر بە مسلمانانیان کرد کە لە 2511ەوە حکم دەرچوو بەرامبەر بە مسلمانان هیچ جۆرە شتێکیان لێ قوبول ناکرێ غەیری ئەوەی کە ببنەوە بە مەسیحی مسادرە هەموو سەرۆت و سامانیان کرا دوای هەموو فەقیر و هەژار کەوتن زمانیان لێ ممنوع کرا جلوبەرگیان لێ ممنوع کرا دوای کە بوشن بە مەسیحی ئەمرێکی دەرکتر دەرچوو کە مەسیحێتەکەشیان لێ قوبڵ نیە لەسەر مەسیحێتەکەشەوە دیسان کوژران ئەمە هەر تولی کێشا هەتاکو و مدەی تا 1970 قسوورەکان چونکە هەر جارە و مەرسومێک دەرەچوو لەسەر مسلمانان وەکو لە ئۆکتۆبر 1970 مانگی ڕەمەزان بۆ ساڵی 1970 کۆچی کە مەرسومێکی پاپەوی دەرچوو محاکمی تەفتیش لە ئیسپانیا دروست کرا کە بۆ ئانی پێیانوتن مۆریسکیون مۆریسکیەکان بریتیمون لە مسلمانەکان و هەروە ئەوانی کە مخالیفی ڕئی کەنیسە بوون هەمویان خرانە تای تەرازۆ هەمویان بەو شێوەیە دڵڕەقانە بەرامبەریان وەستانەوە، ئیتر هەر کەسێک لەسەر مەحاکمی تەفتیش بخوێنێتەوە ئەزانێت چ مەئەساتێکە بەسەر بەشەریەت هاتووە، هەروەها مەرسومی دووهەم کە دەرچوو لە دوانزەی سێ هەزار و پێنج سەد و بیست و چوار کە ئیجباری ئەوە کرا کە هەموو مسوڵمانێک پێویستە یان بسووتێنرێ یا پەشیمان ببێتەوە لە دینەکەی یان ئەوەیە بێ لە ئیسپانیا بڕاتە دەرەوە زۆر کەس تەمان ڕۆشتنە دەرەوە چونکەیتر لە 1526 زمانی عربیش مەمنوع کرا ئەو کاتە ئەوان بە عەرەبی قسەیان نەکرد دوایی زمانی قیشتالەیان بەکارهێنا کە نزیک بوو لەوە پاشان ئەوەشیان هەر لێ سەندنەوە ئەنجا لە 1566 ئەوەشیان لێ قوبڵ نەکردن کە بوو بوون بە مەسیحی چونکەیان و بە درۆ بوون بە مەسیحی مەمنوع بوو هیچ مسلمانە یا تازە مەسیحیەک ڕووبکات بە ئیتیجاهی قیبلە بوەستێ چونکەیانودەوە علامەتی نوێژە بەم شێوەی ئەبینی مسلمانەکان حتا علەماکان فتوای ئەوەیاندا کە مزگەوت نەما مزگەوتەکان هەمووی بوون بە کەنیسە خەڵک لە ماڵەوە نوێژەکانی خۆیە کرد کەس ڕووی نەکردە قیبلە ڕویانە کردە دەرگا و پەنجەرەکانیان بۆ یەگەڕ دەرگاکان شکێن ڕایەک سەر دەست بەردەن کە ئەنەما نوێژەکان لە نوێژانە بوون تەماشاکەن برانی بەڕێزم لە ساڵی 1970 ئەمەی باسم کردن لە ساڵی 1500ەکانم باس کردم لە 1500 و 1480 کە مەرسومی یەکەم دەرچوو بۆ دادگای تەفتیش 1480 ئەم حادیسەی ترکە ئی جەرمۆ ساڵی 1970 جەرمۆ 400 ساڵ بەسەر ئەو هەمشتانە هەمووی تێپەڕ بووە ئەم دادگای تەفتیشە هەمووی هەر بەردەوام بووە لە زمانی ناپلیۆنە 400 ساڵ بوو ئەندەلوس بەدەست مسلمانانەوە نەما بوو بەڵام هەموو ئەوانە ئەچەوسێنرانەوە کە باب و باپیرانیشان مسلمان بوون چونکە هەموو هاتنەوە سەر ئەوانە ئەجا ئەو کەسانی کە هەر گلەیەکیان لە دەسەڵاتی کەنیسە هەبێ زابتێکی فەڕەنسی کە ناوی کۆلۆنیل لیمۆتسکیە ئەڵێ لە ساڵی 1970 ئەمە طبعاً لە هەر ناوەکەی بەس بنووسی تۆ لیمۆتسکی لە هەر شوێنەکە بینوسی شتێکی تاریخی مەشهورە چونکە لە دوای و ڕووداوی تری بەسرە دێ ئێستا کە باسی ناکەم فقط باسی لە ڕووداوێکی ئەوە کەمەوە ئەڵێ لە ساڵی 1970 من لە جێشی فەڕەنسی بووم نێررابووم بۆ شەڕ بۆ جەنگ لە ئیسپانیا چوو بووینە ئەوێ وەختێک ڕۆیشتین هەستمان پێ کرد خەڵکانێک پیابوون شەوان جوندەکانی ئێمە ئەکوژن ئەڵێ ئێوارەیەکیان خۆشم دوو کەس پەلاماریاندام بۆ کوشتنم تەمان و زمانە شم شێر و هێشتا باروت کەشف نەبوو بوو ئەڵێ پەلاماریاندام بۆی بم کوژن بەڵام بەرگریم لە خۆم کرد و هەرچۆنێ بوو گەیشتمەوە کەتیبەیەکی خۆمان کە خەبرم دا بە ئامری لیواکەمان وتی کەتیبەیەکی هەزار نەفەری لەگەڵ خۆت ببە محاسەرەی ئەو شوێنە بکە ئەڵێ چونکە وتم ئەمانە چوونە ناو کەنیسەی فلانەوە چوونە فلان شوێنەوە ئەڵێ هەزار کەسی لەگەڵا ناردم چوین دەوروبەری کەنیسەکەمان هەموو گرت چوینە ژوورە و پیاوە دینیەکانمان ئاگدار کردەوە کە ئێمە بۆ ئەوە هاتوین تەفتیشی ئەم کەنیسەیەکەین ئەوانش زۆر پاڕانەوە زۆریان قسە کردیان ئێمە عیلاقەمان بەسەر هیچ شەڕ و شۆڕێکەوە نییە ئێمە ئەوتایی بینی و سەڵەوات و عیباداتی خۆمانەکەین ئەڵە بەڵام مقتەنیع نەبووین وتمان ئێمە ئەگەڕێین ئەڵە ماوەیەکی زۆر هەموو کون و کەلەبەرێکی ئەوێ گەڕین هیچ ئەسەرێکمان نەدۆزیەوە ئەڵە بەڵام لە شوێنێکە من هەستم بەوە کرد تەپەی ژێر قاچم لە شوێنێک لەوە ئەچێ کە لە ژێرەوە چۆڵەوانیەک هەبێ یان چاڵ بێ لە ژێرەوە ئەڵە بەڵام هەرچەند سەیرمە کرد مۆمێکی یەک مەتر درێژ دانراوە و ئەسووتێ، بۆنی خۆش، لە ئەو تەختانەی ژێری هەمووی چۆنێ ماڵین ساجی گەورەن داری ساجی گەورە و سێری ئەستور هەموو ئەرزەکەش بەوە کراوە ئەڵێ بەڵام دوایی پێشەوەی بڕۆین وتم نا با فەرشەکانیش هەڵدەینەوە فەرشەکان هەمووی با حتا نەوعی فەرشەکان باسەکاڵێ هەمووی ئەسلی ئێرانی بوون هەمووی ئەسلی لە ئاوریشم فەرشەکانم ئەڵێ هەموو لا بردوای هەر هەستم پێ کرد بە تاڵایی هەیە بەس من هەستی پێ ناکەم نازانم لەو حەیەکی گەورەم تەختە دەرێنە هیچ ئەسەرێکم بۆ نەبوو هیچم لێ نەدۆزیەوە بەڵام شکەکەم زیاتر ئەبوو ئەڵێ ئەجا ئەمرم کرد بە جوندیەکانم کە ئاو بێنن بیڕێژن لە هەموو زەمینەی کەنیسەکەیە ئەڵە پاشان کە ئاوێکی زۆرمان ڕشت سەیرمان کرد خولۆکەیەکی دروست کردبوو کە وەکو جێژاوی ئاو کە لە شوێنەکە ئەخولێتە وەکو کونێک هەستمان پێکرد ئەمە دەرگایەکە ئەنجاڵە دوایی ئەوێمان هەڵدایەوە بەرەو ژێر زمینێک بوو بە هەشدە قادرمە ئەچووە خوارەوە کە گەیشتمە خوارەوە ڵێ ئەوەی کە من بینی منجا تەمان باسیەکە دوایی چی بینیوە ئەڵێ کە چوم تەماشاکەم جمجمەی سەری بەشەر قاعەیەکی گەورە هەیە شوێنی مەحکەمەکردنە کورسی و مێزێکی لێ بۆ ئەو کەسێک کە محاکەمەکە کە ئەوانەی ترکە ئەهێنرێن بەرە و بۆ دادگایی کردن هەموو زنجیر لە قاچیانایە هەندێک کەس بە زنجیرەکەەوە مردوون هەندێکی کەش ئێستا لە گیانەڵایان جۆمان لە نووزەیان بوو دەرمان هێنان هەندێک شوێن هەیکەلێکی ئاسنیان بۆ کردبوون سجنێک کە کابرا بە پێوەیە هەتاکو ئەو کاتەی ئەمرێ و ڕوحی دەرەچێ یەکێکی تر ڕاکشاوە بە قەدەر ڕاکشانی خۆی بڵین بە قەدەر یەک ئینسانێک چەند مەسافە ئەگرێ کە ڕاکشێ لەو زیندانایە هەتا ڕۆحی دەرەچێ تا گۆشتەکەی هەڵەوەرێ ئەجا بینیمان زۆریان کڵاوی ئاسن لە سەریانە بوو بەو شێوەیە مردبوون دوای باسی ئەو جمجماناکە و چۆن هەنرانە دەرەوە چۆن محاکمەی ئەو جۆرە کەسانە کە بەو شێوێ کراون تەمانی تر دوای ئەوە بێ بە شتێکی گەورەسە تاریخێکی لەسرە ئێستا کتێبی لەسرە دوایی بوو بە فلیم هەروەها مەسرحەیەکی ئێستا لەسرە پاشان دیوانە شعرێکی گەورەی بە ئیسپانی لەسرە بوو بە شتێکی گەورە تەمان دوای ئەوە ڕوویدا کەوا بۆ بە حساب بۆ ئەو بکەین ئێمە کە ئەبینین تۆغیانی کەنیسە ئەمە هەیکەلەکەی شوێنەکە بیناکە بینایەکی ناو کەنیسەیە ئەسڵەوەی خەڵک لێرە دوعای بۆ کرێ لێرە شوێنی هیدایەت و پاڵفتەکردنی ئەخلاقیاتیانە ئەم شوێنە ئەوەیە کە سەیدنا عیسا فەرموویەتی ئەبێ کە زلەیەکی لێدرا لای ڕاستی لە لای چەپیشی بۆ ڕاگرێ بۆی زلەی دووەم بخوا نەک ئەو هەموو ئێسک و پروسکە بهێنرێتە دەرەوە نەک ئەو هەموو لەت لەتە بهێنرێتە دەرەوە حتا ئەو باسی یەکێ لە دەستگاکانە کابرایانی بەڕێز ئەو برا بە ڕێزانەی کە ڕسمی ئوتوی قەدیمیان بینی بێ ئوتوی قەدیمیا ئەوەی کە ئێستا پارچە گۆشت ئەکرێن بە شەرائح واتە بە توێژاڵ چۆن دوو ئیسطیوانە پێکەوە دوو خولخلۆکەی گەورە ئەخولێنەوە هەرچی شتێکیان بخەیتە بەینەوە کە هەڵە سوڕێن دوایی بە پانی دەرەچێ لەو سەرەوە یان بەکارەهێنرا بۆ جل ئوتوو کردن لە زەمانی قەدیمە چەرچەفی خەستەخانەکان ئاوا ئوتووە کران کاتی خۆی دەستگایەکی گەورەیە بە چرچ و لۆچیە خراە سەری لەو سەر بە پانایی بە پانە بۆ لەو سەر ئەهاتە دەرەوە کابرا باس لەوە کا کە ئەو خەڵکانە هەندێکیان هەر بەم شێوەیە خراونەتە ژێر ئەم دوو خلخلۆکە گەورەیەوە هەڵسوڕێنراون تاکو لەو دیووە گۆشت و ئێسقان و خوێنیان هەمووی بە شێوەیەکی طبقە یەک طبقە یەک توێژاڵێک دەرچوە لەو سەرهاتۆتە دەرەوە جگە لە لەتکردنی لاشەیان شکاندنی یەک یەک ئێسقانەکانیان لە قاچەوە پیا ڕۆیشتون هەتا گەیشتۆتە جمجمەی سەری کە چۆن وردوخاشیان کردو ئەمە دەسەڵاتی کەنیسەیە منەگەر لەبەر کەمی وەخت نەبووە هەرێک محازرەمان دابنایە بۆ ئەم تۆغیانی کەنیسە کە شتێکی زۆر سەیری بەلاوە دەرچێت کە چۆن ئەمانە بە ناوی دین و دیندار بوون و ئەم هەموو زڵم و جەبڕوتیان کردو بۆیە خەڵک بە لە مدەیەکی زۆر کەمە پ ساڵی نەبرد کە خەڵک لیان هەڵگەڕایەوە لە 1570 هەروەکوتم مارتن لۆثەر کتێبەکەی نووسی پ ساڵی نەبرد یەک پارچە هەموو 500 میلیۆن ئینسان لە سەراسەری جیهانە بوو بە پرۆتستانتی حرەکەتێکی وا گەورە دروست بوو کە ئێستا ژەبینین چەند نفوزێکی گەورەی هەیە ئەمە لایەنی دەسەڵاتدارەتی و ستەمی دینیەتی مەحرومکردن سزای کۆمەڵ دادگاکانی تەفتیش لایەنێکی تری بریتە لە دەستدرێژی و ستەمی سیاسی ئەم دەسەڵات و نفوزە گەورە شتێکی طببیعی بوو کە بە دەسەڵات و نفوزی دەرەبەگەکان و پاشاکانە کێشرایەوە شتێکی طببیعی بوو کە ئەمان لەسەر نفوزێک وازیاد دەکەن حەزێکی حەزێکی منحریفانەی ئەویان بکەوێتە بەردەست کە دەسەڵات هەرەبێ بۆ خۆیان ڕاگرن گومانی تیانێ کە وایان لێ هادی تر هەموو دەسەڵاتدارانی ئیداری لە پاشاکانەوە بۆ خواروتر هەموویە بواە بە ئەمری ئەوان تعین بکرێ هەموو ئەبە پیرۆزی ئەوانی لەسەر بێ ئەوان مۆری لێدەن بۆ ئەوی کەوا قبوڵە بۆیە وای لێ هادی تر کەنیسە زۆر مەشغوڵی کاروباری دینیەکەی نەما بەقدرەوەندەی کە مەشغوڵی تعینکردنی مەلیک و ئەمیرەکان و دەسەڵاتدارەکانە هەمووشیانی وا خست بۆ ژێر ڕکێفی خۆیەوە کە نانەتوانی بە هیچ شێوێک دەرچن هەر ئیمبراتۆرێک هەر کەسێک کە دەسەڵاتی بگرتایە بەردەست ئەبواە حتممەە بە پاپا بۆی ئیمزاکە وەکو مەلیکە گەورەکان لە هەموو تاریخی ئەوروپایە بەم شێوێ ئەبینین دوو حیزب وەکو دوو دەسەڵاتدار کە پیانوتن گۆلف و چێویەکان بە ناوی پاپاکان و مەلیکەکان تەبان ئیترەمەوەک و نوکتە بە ناویانە ئەهات و لە تاریخی ئەوروپایە معلومە کە باسییانە کردن پاشاکانی ئەوروپاشوایان لێهادی تر ئیزعاج بوون لەوەی کە کەنیسە تەدەخولەکاتە هەموو شتێکیانەوە هەموو کاروبارێکیانەوە بە ناوی ئەوەی کە خەرمانێکی پیرۆزیانەداتێ ڕێزیان لێ ئەگرێ یان بە شەرعی قانونەکان دەسەڵات و کورسیەکانیان ئەشەرعێنێ ئەوەندەی تر دەسە خاتە ناو ئیش و کاریانەوە لەبەرەوە بەڕاستی ئەوەشە بینین کە چۆن بوو بە ئەوەی کە دەسەڵات لە نێوانیانە بکەوێتە گوریس پچڕێنەیەک هەر کامێکیان کە دەسەڵاتی زەعیف بوو ئەوی تر بەسەر یا زاڵە بەوە بۆیە ئەبینینێکێکی وەکو ئێدواردی یەکەم کە پاشای بەریتانیا بوو هەروەها فیلیپ کە پاشای فەەنسا بوو کە هەڵگەڕانەوە وتیان مەرج نییە ئێمە ملکەچی دەسەڵاتی پاپا بین ئەو حکومیان بەسەرادرا کە حتممە نەبێ لی پەشیمان بنەوە و کەنیسە حکمی بەسەرادان و مەجبوریشی کردن کە ئەبێ پەشیمان ببنەوە ئەم دەسەڵاتە گەورەیە کە وای کرد پاپایەکی وەکو گریگۆری حوتەم ئەوەی باسم کرد یەکەمیان گریگۆری نۆیەم بوو کە مەحاکم تەفتیشەکە لەسەر دەستی بوو ئەمیان پێش ئەو بە ناوی گریگۆری حوتەم یەکسەر ئیعلانی ئەوەی کرد کە کەنیسە سیستمی خوایە و دەسەڵاتی بەسەر هەموو مەخلوقاتێکا هەیە لەبەرەوە پاپا بەو سیفەتەی کە خەلیفەی خوایە لەسەر زەوی بۆی هەیە پاشاکان تەعینکە بۆشی هەیە کە پاشاکانیش لابا بێ ئەوەی هیچیان بتوانن دەسەڵاتی تایبەت بە خۆیان بگرنە دەست و هەروەها ئەوەشی بۆ ڕوونکردنەوە لە نامەیەکیا بۆ, پا، بۆ پاشاکان کە نووسیوێتی ئەڵێ هەموو مەلیکەکان و ئەمیرەکان پێویستە هەموو بگەڕێنەوە بۆ ئەو نوقتەیەی کە ئەبێ بزانن هەر دەسەڵاتێک کە پێیانە درێ پێویستە لە دەسەڵاتی خواوە بێ واتە لە دەسەڵاتی کەنیسەوە بێ ئەمەش تەبان معلومە کە دوای چ کێشەیەکی لە نێوانیانە دروست کرد ئەبینین وای لێ هات کە یەکێکی وەکو ئیمبراتۆری ئەڵمانیا ئیمبراتۆری ئەڵمانیا وەختێک کە ویستی لە دەست سەڵاتی پاپا دەرچێ پاپا حکمێکی زۆر سەختیدا یعلانی حربی لەسەر کرد خۆی و عومەتی مەجبور بوو پاپا پاپا دوای و ئەمرەکەی دەرکرد پاپا گریگۆرە لەم گریگۆری حوتەم ئەو ئەمریک کە بۆ ئیمبراتۆری ئەڵمانی کە ناوی هێنری چوارەمە ئەو ئەمرەی بۆ دەرکرد کەوتی هیچ دۆرە تەعیناتێکیشی پیرۆز ناکەم هەتاکو نێتۆ بەردەستی پاپا و تۆبە نەکا ئەو کاتە پاپا مەجبور بوو بۆ ئەوەی عرشەکەشی لە دەزەچوو ژیانیشی بە تەکید لێ ئەسەنرایەوە مەجبور بوو بڕوا بەرە و پاپا سێشە و سێ ڕۆژ بڕوە دوایی بە پێی پەتی مەسافەیەکی زۆر بەسەر بەردەڵانیا بڕوە تا قاچی خوێنی لێ بەسەر چیاکانی ئەلب کە کەوتۆتە ناوچەی ئۆراڵەوە ئێستا لە سویسرا و ئەڵمانیا و فەرەنسا بە هەموو ئەو چیانە بە پەیپەتی ڕۆی دوای دوای چووە بەردەستی پاپا لەسەر ئەژنۆ دانیشت لە ناو بەفرە سێ ڕۆژ لەسەر یەک جلی ڕۆحبانی لەبەر کرد بە پێی پەتی بەسەری ڕوت تەنها عسایەکی گرتبوو بە دەستێ و کە خۆی بدا بەسەریا پەشیمانێکی زۆری دەربڕی بەم شێوەیە لەبەر دەستی پاپایە وەستا و پاپاش لە ژوورۆ چای گەرم خواتەوە بۆ خۆی دانیشتۆ لە شوێنی گەرم ئەو کاتە پاپا لێی خۆش بوو بێەوەی دەسەڵاتیشی بۆ بگەڕێنێتەوە لەبەرە تەماشاکەی ئەو دەسەڵاتی کە پاپا هەیبوو لە ئیسلامە قەت ڕۆژە لە ڕۆژان دەسەڵاتێکی دینی وا دروست نەبووە هەر دەسەڵاتەکە بۆ خۆی نییە چ جایەوەی خەڵکێکی تریش بۆ شێوێ بچەوسێنێت و لە هەموو تاریخی ئیسلامە ئەو هم هەموو علەما بە ڕێزانەی عومەتی ئیسلام یەکی وەکویمامی ئەحمد بن حەمبەل لە جێوێک کە ئەو ئاوا عقوبەی پاپاکە بدا یا ببێ بە پاپا و عقوبەی مەلیک بدا ئەو چەوسێنراوەتەوە چونکە دائیمە علەمایانی ئیسلام لەگەڵ میلەتەکەیا بوون و نەسیحەتی حاکمەکانیان کردووە حتا هەندێکیان وەکو ئیمامی شعبی خەڵکیان هانداوە کە لیان هەڵگەڕێنەوە ئەبینین بە هەمان شێوە ئەمەی کە ڕوویدا بەرامبەر بە هێنری چوارم لە ئەڵمانیا بەرامبەر بە هێنری دووەم ڕوویدا لە بەریتانیا ئەو کاتە پاپای ئەو زمانە ناوی تۆماس بکت بوو هەروەها کە سەرۆکی قەشەکانی پێوترێ کانتەربری ئێستش هەروای ناوە لە بەریتانیا ئەویش مەجبور بوو دەستورێکی دیاری کردبوو کە هەندێک تەعیناتی کردبوو بەبێەوەی پاپا ڕازی پێ پێی هەندێک ئەملاکی کەنیسەی خستووە بەردەستی خۆی حکمی پاپای بەسرە دەرچوو کە مەجبوری کرد ئەبێ بڕوا پەشیمان بێتەوە دەستورەکەی ئلغا کاتەوە ئەویش بە هەمان شێوە بە پێی پەتی هەموو قاچی خوێنی لێ ئەهات وەختێک کە ڕۆیشت بە مەجبوری وەستا لە بەردەمی قبرێکە هەتاکو تۆبەکەی لێ قوبول بێ ئەجا چەما بۆ بۆ ئەوەی کە لە پشتیشی جەلدەش لە پشتی بدەن باعتیبار وەکو کە سید ناعیسا بەو شێوێ جەلدەی لێدراوە هەتاوەکو پاپا ڕازیەکە و پەشیمانە بێت و کەوابوو ئەو دەسەڵاتە گەورەی کە دەسەڵاتێکی سیاسیش کە هەیبوو. کەنیسە هەر ئەوەندە نەبوو زەعیمی ڕووحی بێ، دەسەڵاتێکی سیاسی گەورەی زۆر زاڵمانەشی بۆ دروست بووبوو کە دەسەڵاتی بەسەر هەموویانا هەبوو. ئەم دەسەڵاتە، ئەم دید لێڵییە، ئەم فەلسەفە ئاڵۆزە، ئەم توندڕەوییە، ئەم خەڵک ترساندن و تۆقاندنە، ئەم دادگای تەفتیشە، موددەتی هەزار ساڵ حوکمی کرد. دادگاکان شەش سەد ساڵ حوکمی کرد بەسەر خەڵکیا. لایەنێکی تر لەمە بریتە لە ستەمی دارایی ئێمە کە تەماشای ئینجی لەکەین ئێستا یا مەسیحەیە کە گوێی لێگرین ئەم مەسیحە شەو ڕژ باسی ئەوەکە کە فەقیری چەند دەرەجەی بەرزە چۆن سید ناعیسا فەرموویەتی هەموو کەسێک بڕواتە مەلەکوتی خواوە دەوڵەمەند ناچێ هەروەکو کە لە ئینجیلی مەرقەسا هەیە لە ئیسحاحی دەیەم بیست و دوو گوایە سەیدنا عیسا فەرموویەتی مرور جمل من ثقب ابرە ئەیسەر من ان يدخل غنی الى ملکوت الله حشترێک لە کونە دەرزیەوە بڕواتە ئەودی و چەند ئەستەمە ئاواش ئەستەمە دەوڵەمەندێک بچێتە ناو مڵک و دەسەڵاتی خی پەروەردگارەواتە بچێتە ئەو شوێنەوە کە خی پەروەردگار پێی ڕازیە ئەجا کە ئەفەرمێ گوایە سەیدنا عیسا وەکو ئینجیلی مەتێڵێ لە ئیسحاحی دەیەما ئایەتی دەیەمیش ئەڵێ بە تەلەبەکانی فەرموو ئاڵتون مەگرنە لای خۆتان پێتان نەبێ ئاڵتون زێر ریازی و حتا مس کەسیشتان دوو پارچە جلی نەبێ پێڵاوی نەبێ عسایەکیشی نەبێ بیگرێ بەدەستەوە لە مڵکی دنیای هیچ شتێکتان نەبێ ئا ئەم داوەتەی سید ناعیسا کە هەمووی بۆ تەقەشف و کە هەمووی بۆ وازهێنانە لە دنیا تەماشاکەین بە چ عکسێکەوە ڕۆشتۆتەوە ئەم مەسیحێتەی کە داوای فەقیرێتیە کرد داوای خۆ بە کەم زانی ئەکرد داوای قەنەعەتە کرد بە ڕۆژووبوون بە دینداری بە ڕەحمەت بە بەزەیی کە ئەمەیە کرد بە سیمای قسیسەکان قدیسەکان لە وتارەکانیانە لە ئامۆژگارەکانیانە لە هەموو شوێنەکە ئەمانیان عکسە کردەوە چۆن ئەمە هەموو یەک پارچە بووە بە دەسەڵاتێکی ئاوا کەنیسە هەمووی گرتە بەردەستی خۆی و بوو بە و تۆغیانە گەورەیە لەلایەکەوە دیدێکی لێڵی فەلسەفی دەسەڵاتێکی سیاسی باڵی کێشاوە بەسەر هەموو شتێکا، پەیکەرێکی ئیداری ئەکلیرۆسی چۆن بە قوت هەموو تەحکم لە هەموو شتێکاکە، پاشان تۆغیانێکی سیاسی ئەنجا ئەو دەسەڵاتە زۆرەش کە ئەو هەموو ئەم لاکانی کەوتبوو بەردەست یەکێکی وەکو وێلدەورانت هەروەکوتم کە مؤرخێکی گەورەی خۆی ئەمریکیە کتێبە مەشورەکەشی بەناوی چیرۆکی شارستانێتەکان کە کراوە بە عەربی بەناوی قسەت الحەضارە چەندین مجەلەدی زۆرە ئەمەی ئێستا لە بەرچاومە مجەلەدی چواردەهەمە لاپەڕە 425 باس لەوە ئەکا کە کەنیسە ئەڵێ بوو بە گەورەترین دەرەبەگی ئەو سەردەمەی ئەو هەموو ئەوروپا لە هەموو دەرەبەگەکان گەورەتر بوو دێرێک کە ناوی فیلدایە ئەڵێ پ هزار کۆشکی هەبوو دێرێکی تر کە ناوی سانت جۆلە دوهزار کۆیلەی سەرزەوی هەبوو، کۆیلەی زەمین کە پێوترێ قینات یان ڕەقیق الارض، ئەوەی کە خزمەتی ئەرزی پێکرێ وەکو ڕەنجبەری ئاغا. هەروەها ئەڵێ کوین فیتۆر کە تەنها یەک کەس بوو، یەک پیاوی دینی بوو، بیست هەزار کەسی لە بەردەستا بوو کە کۆیلەی زەوی بوون و هەموو ئیشیان بۆ ئەوە کرد. ئەنجا ئەو هەموو ڕەئیسی ئەسقوفەکان و دێرەکان و ئەمانەی کە وتم هەمووشی پلە پلەن بەو شێوەیە. موڵک و سەروەت و سامانی. کەنیسە گەیشتبووە ڕادەیەکی وا کە کەس شانی لە شانی نەئەدا ئەمە هەمووی مڵک و سامانی کەنیسە ئەجا ئەو قاف کەسێک کە ئەمرد مڵکەکەی خراە بەردەست ئەم ئەو قافەی کە ئێستا گەیشتۆ بە وڵاتی مسلمانان و ناوی وەزارەتی ئەو قافیان لێنن ئەمە ئەسڵ لە حکوومەتتی ناپلیۆن بۆ ناپارتەوە هات گەیشت بە میسر یەکەم جار لە میسرەوە دوایی کەوتە وڵاتانی تری مسلمانان ئەجنا وەقف کەلیمەیەکی شەرعیە کابرا کە ئەمرد پارەکەو سەروتوسامانی گەر میراتگەری نەبوایە ئەچوە سەر بەیتولمال بەیتولمالێک کەست ئەیکردەوە بە مەکتەب و بە خەستەخانە و بەو جۆرەشتانە بەڵام دوایی لە حکوومەتی سێمی ئیدارەی فەرەنسیە وەزارەتی بۆ تشکیل کرا و هەموو ئەملاکی کەنیسە کرایە سەر ئەو وەزارەتە دوایی بوو بە وەزارەتی ئەو قاف و لە وڵاتانی ئێمەشە ئێستا وەزارەتی ئەو قافێ ئێستا وەزارەتی ئەو قافی کوردستان ئاغای شاکەلی کە ئەیبا بەڕێ وەزارەتێکی ئەلمانە تەنها وەزارەتێکە کە پارەی نادرێتێ و موچەی نییە چونکە واریداتی خۆی ئەوەندە زۆرە وەزارەتی ئەوقافی کوردستان پارە ئەگەڕێنێتەوە بۆ هەرێم نەک پارەی بۆ تەرخان بکرێ لەگەڵەوەشە هەندێک داواکەن وەزارەتی ئەوقاف داخرێ وە لە بەتەماشن لە کابینەی داهاتووە لە حکومەتی داهاتووە لەگەڵ وەزارەتی دادا بیکەن بەیە کە ئەو مشت و مرە کە ئێستا هەندێک لە اتحادی عولەما پێچەوانین و بێەوەی دەسەڵاتیشیان هەبێ بتوانن کاریگەریەک دروست کەن ئەو قافی کەنیسەش بەو شێوەیە بوو جگە لەوەی ئەو هەموو مەسا حەزۆرەی هەبوو ئەو هەموو سەرت و سامانەی هەبوو ئەو هەموو شوێنی کشت و کاڵەی هەبوو ئەو قافی تریشی هەبوو زەریبەی لەسەر خەڵکی هەبوو لە دێرەکانە پارێکی تایبەت بۆ ئەوان تەرخانە کرا ئەجا بۆ بیناکردنی کەنیسە داوای لە خەڵکیە کردو بۆ حربی سەلیبیەکەیان بۆ شەڕی خاچ پەرستەکان ئەوەندەی تر داوا لە خەڵگە کرایەوە کە پارە بدەن هەتاکو وای لێ هاات ئیتر وەکو ویکلف ئەڵێ ویکلف کە خۆی مسلحێکی کەنیسەیە و پیاوێکی دینی کەنیسەیەکێکە لەوانی کە لە سەرتاوە اعترازاتیانە گرت ئەڵێ کەنیسە یەک لەسەر سێی هەموو ئینگلتەرای بەدەستەوە بوو ئەو هەموو زەریبەیەشی کە دانابوو لەسەر دوو لەسەر سێکەی تر داینابوو یعنی لە هەموو لایەکەوە دەوڵەمەند بووبوون بۆیە ئیترەوە عیبارەتە مەشهورە کە ئەوترێ ئەتباع و قەیاسڕە لا ئەتباع الله ئەمانە بوون بە شوێن کەوتوی قەیسەریەکان نەک بە شوێن کەوتوی خوا وەکو لە کتێبی تاریخی ئەوروپایە هەیە هەر کەسە تاریخی ئەوروپا بخوێنێتەوە کە فیشەر نووسیوێتی چما ئەساتێکی تیابینە ئەمانی کە باسییانەکەین ئەکسەرەن هەر لەو سەرچوانەی خۆیانەوە وەرگیراوە سەرۆت و سامانی کەنیسە دەسەڵاتی ئەو قاف ئەجا شتێکی تریان داهێنا جگە لەو هەموو پسوڵەی لێبوردنەوە کە ئەیان فرۆشت ئەو هەموو دەوڵەمەندی کە هەیان بوو کەنیسە شتێکی تری فەرز کرد لەسەر خەڵکەکەی پێوترێ عشور عشور یەک لە سەردەی واریداتی هەر مەسیحیەکە کە هەی بوو هەموو مەسیحیەکە بێ یەک لە سەردە بدا بە کەنیسە یا سەدام حوسەین و یا ئەوانە هەر بەکاریان هەناوەتەوە بۆ خۆیان و بۆ مەزهەب و بۆ مەکتەبەکانی خۆیان و بۆ ئەوانە بەڵام لەو سەردەمەیە کەنیسە بۆ خۆی ئەوەندە دەوڵەمەندیش بوو بوو لەگەڵ ئەوەشە ئەو یەک لە سەردەی دانابوو لەسەر هەرچی کەسێک کە سەرۆت و سامانی هەیە یا موچەخۆرە یا ئیداریە یا میهنیە فەلاحێکە یا ئاسنگەرە یا هەرچی شتێک کە هەیە بۆیە تەماشاکەین ئەم هەموو زەریبەیە کۆ ئەکرایەوە هەمووی ئەهاتەوە دیسان دەسەڵاتی کەنیسە دەسەڵاتێکی دینی، دەسەڵاتێکی سیاسی، دەسەڵاتێکی دارایی، زوڵم و جەبەڕووتێک، دادگایەکی زۆر، حوکم دەرکردن، جا عقوبەدان، بۆ یەکێکی وەکو تۆڵستەوە ئەڵێ ئەڵێ ئەوەندەی کە خۆشەویستی دەسەڵات لە دڵ و دەرونی پیاوانی کەنیسەیا بوو بە شێوەیەکی وابوو کە ئەو خۆشەویستی دەسەڵاتە لە دڵ و دەرونی پیاوانی حکومەتە ئەوەندە نەبوو پیاوانی دینی هەوڵیانەدا دەسەڵاتی کەنیسە لەلایەکەوە قایم بکەن کە یارمەتیدەری حکومەتەکانی ژەبوون بۆ ئەوەی دەسەڵات پیاکەن چونکە حکومەتەکانیش لەژێر ڕکێفی ئەوانە بوون واتە وەکو تۆڵستۆیەڵە بڵین هەردوو لایەن وەکو دووداری خوار بە یەکتری خۆیان قایمە کردەوە جار بۆ جاری شتی تر ئیبداعکرا جار بۆ جاریش هەر یەکێگە هاتە پێشەوە شتێکی تری دائهێنا بۆ ڕەش و ڕوودکردنی خەڵک و پارە کێشانەوەیکی تر بۆ نمونە وەختێک پاپا حەنای بیست دووەم هات بدعەیەکی نوێی دروست کرد پێی وترا باجی ساڵی یەکەم یەکەم ساڵ کە ئەو چۆتە سەر حکم و بووە بە پاپا داوای کرد لەو خەڵکە ڕاتبی ساڵێکی خۆیان بدەن بە کەنیسە بەڵام بە ئەقسات قسط مانگە و مانگ یا ساڵە و ساڵ یا کاتی واریداتی خۆیان حتمە نەبێ ئایا بیان دەنێ ئەمە جگە لەو هەموو دیاریە لەو هەموو خەڵاتەی کە ئێنرا بۆ کەنیسە ئەو خەڵکە دەوڵەمەندەی کە پسوڵەی لێبوردنەکەیە کڕی ئەو دەسەڵاتدارە ڕزا قورسانی کە ئەیانویست پیرۆزی کەنیسەیان بەرکەوێ هاتن لەگەڵ قەشەکانە ڕێکەوتن و بەرتیل و ڕەشوەیەکی زۆر و دیارێکی زۆریان بۆ بردن دایمە بینیان خۆش بوو بۆیە وەختێک یەکێکی وەکو مارکس، هەروەها ئەوانی پێش مارکسیش، ئەوانەی شۆڕشی فەرەنسیش کە ڕاست بوونەوە هەمویان وتیان، ئاخر پاشا بە ڕیخۆڵەی ئاخر قەشە بخنچێنن. یعنی هەردوو لایەن بووبوون بە یەک دەسەڵات چونکە هەردوو لایەن بەو شێوە یارمەتی یەکتریانەدا دەرە بەگەکانە هاتن بۆ تەمەلق و ماستاوسارکردنەوە و ڕیابازی و بۆ ئەوانە هاتنە نزیکیانەوە و پارەیەکیان نەدا بە کەنیسە و دەسەڵاتیان هەیە لەولاوە خەڵکیان زۆر چەوساندۆتەوە ئەوانیش واریداتێکی زۆریان هەیە پارێکی زۆرتریانە هێنا کەنیسەش لە هەمان کاتە دەستێکی پیرۆزی بەسەر ئەوانە ئەهێنا و ئەوەندەی تر خەڵکەکەی بۆ ڕسووا کردنەوە لە بەردەستیانە لەمۆ یەکێکی وەکو کارل مارکزەڵێ دین تریاکی گەلانە دین ئامێری دەوڵەمەندەکانە بەدەست بەدەستیانەوە بۆ بەکارهێنانی وزەی فەقیرەکان چونکە هەموو ئەم ئاساوارەیان بینیوە هەمووشان هەر لە ئەوروپاوە سەریان هەڵداوە بۆیە ئەبینین هەر هەمویان بەو شێوێ دژی کەنیسە ڕاپەڕین چونکە کەنیسە و دەسەڵات دارەکان وەکو یەک کلچیان تێک ئاڵاندە بوو لە هەموو شتێکا پشتی یەکتریانەگرتەوە بۆیە بینین لەو سەردەمەیە بەقەدەر ئەوەندەی کە کەنیسە هەبوو دەوڵەمەند بوو بوو ئەشبینین دەرەبگایەتی کە 400 دانە ساڵی خایەن لە ئەوروپایە ئەو دەرەبگایەتێک کە وردە وردە هێنابوویان بە وڵاتیە من جابرانی بەڕێزی من ئەگەر ئەمە تەماشای ئەو فترەی دو ساڵە بکەین کە ئیسعمار لە وڵاتی ئێمەیە بوو تەماشاکەین شێخایەتی و دەروێشایەتی هەمان سیمای زۆر لەو سیمایانەی پاپای وەرەگرت یاهی قەشەکانی وەرەگرتەوە فێڵ و تەڵەکە بازیەک بە ناوی دەروێشایەتی وازهێنان لە دنیا خەڵوت کێشان ڕەش و ڕووتی فەقیربوون نوشتەکردن نەخوێنەواری وازهێنان لە هەموو شتێ ئەجا سحر و ئەفسانەگەری و جادوگەری و قسەکردن بە ناوی دینەوە لە لایەکی تریشەوە باپیری لە خزمەت ئینگلیزا بوو ئینگلیز کە هاتە عێراقەوە باوکی بوو بە ڕێز وزەرا ساڵح جەبر ئێستاش کوڕەکەی پیرە تاوان ئێستا کوڕەکەی لە نزیکی ه ساڵایە سعات بە هەمان شێوە هەر لە بەریتانیا لە خزمەتی ئەوانە ئەبینین ئەمە ئەو زمانە کە ئەوانیش هێنان بۆ وڵاتانی ئێمە هەر بە هەمان شێوە بەڵام لەو سەردەمانەیە ئەوان ئەو هەموو مهرەجانانیان کە ئەکرە هەموو حەفلە و ئاهەنگانیان کە ئەکرد هەر لە نێوانی کەنیسە و دەسەڵاتدارە دەوڵەمەنەکانە بوون دەرەبەگەکانە بوون کوڕی نەجیبزادەکان بوون لە 1970ەوە تەماشاکە هەر عقدێک کە ئەکرا بە هەر دوولایەن عقدەکەیانە کرد و هەموو دەسەڵاتەکانیان خستە بۆ ژێر دەسەڵاتی خۆیانەوە لەسەر ئەم هەموو دەوڵەمەندەی کەنیسەوە شتێکی تریان دامەزران کە ئێستا سیمایەکی لە وڵاتی ئێمەشە تا ڕادێکی زۆر هەرما بوو ئەویش باسەکەمەوە ئەویش بریتی بوو لە سۆخرە کە کورد پێڵە سۆغرە یان پێڵە بێگار بۆ ئاغا پێوترا بێگاری ئاغا بۆ شێخیش پێوترا بێگاری شێخی ئەوانەی خەڵکی لادێن و بیریان دێ یا باوک و باپیریان بۆیان جێڕاونەتەوە ڕۆژێک هەبوو ڕۆژێک هەبوو لە مانگێکا بۆ نمونە خەڵک ئەو ئەمڕۆ بێگاری شێخیە یعنی ئەمڕۆ هەمومان ئیش بۆ تەکیەکەین هەموو ئەچوون بۆ ئیشکردن لە تەکیەکەیا یەکێک داریە بڕی یەکێ داریە هێنا یەکێ خزمەتی کانی و ئاویە کرد یەکێ چێشتی لێنا یەکێک تەکیەکەی چاکترە کردەوە بۆ نمونە بەم شێوێ ئەوانی تر لە خزمەتی ئاغایە بوون ئاغاش زەریبەی لەسەر ئەو خەڵکەدا ئەنا بە هەمان شێوە ئەبینین ئەمە هەر لە ئەوروپاوە سەری هەڵدا بوو لە ساڵی 1946ەوە ئەبینین ئەم حکومە لەسەر خەڵکی هەبوو کە هەموو کەسێک ئەبێ حەفتەی ڕۆژێک بە خۆڕایی ئیش بکا بۆ کەنیسە هەروکە کە ئەو خەڵکە ئیشیانە کردەوە بە قوتی لایەموت بۆ ئاغاکان کە لەو سەردەمە هەبوون و ئاغەکانیش تەمانیان جێڕایەوە هەتا گەیشتەوە بەردەستی پاشاکان و گەشتە بۆ نمونەیەکێکی وەکو مەلیک لویسی نۆیەم کە مەلیکی فەەنسا بوو ئەبینین هەر یەکێک لەوانە کە ئیعترازێکیشی بگرتایە لە یەکتری دەست بەجێ وەڵامی لە یەکتری ئەدایە جا ئەم کابرایەم لویسی نۆیەمە ئەگێڕنەوە کە نامەیەکی نووسی بۆ پاپا کە سەیری کرد یعنی ئیتر مەجال نەماوە ئەمیش خەڵکی کە بگوشێ سیرەکە لەو لاوە کەنیسە دەسەڵاتی وەکو لەمان زیاترە زەویەکان لەم زۆرتر بەدەسوێ سامان و واریداتی ئەم زەویانەمووی بۆ وێڕاتۆ دوایی خوێنیان لێ ئەتکێ. ئەم عیبارەتە مەشهورە لە ئەدەبیاتی ئەوروپاییەکانا کە لویسی نۆیەم نووسیوێتی مەلیکی فەرەنسا بۆ کاتە نووسێتی بۆ پاپا بەو شێوێ ئەڵێ زەمەنی ئەوە هاتووی تر دەست لە دۆشین هەڵگرین یعنی کەمی کەینەوە لی تەماشاکەین ئەمە هیچ تەسیراتی چی نییە تەمانە و نامێشکە نووسیوێتی چونکە ئەویش هەرێ ویست ئەوەندەی ترگوانەکە بگوشێ بە هەر حاڵە بینین هەستی پێکەین کە ئەم تۆغیانە گەورەیە ئەم دەسەڵاتە گەورەیە هی کەنیسە کە وای کردووە چەپۆکێکی گەورەی هەبێ بتوانێ چەپۆک بم ئەکێشێ هۆکارێکی زۆری ستەمکاری لە بەردەستا هەیە ئەنجا لایەنی گەشەی ڕۆحی خەڵکی لایەنی ڕۆحی خەڵکی گرتووە تۆغیانێکی سیاسی لە بەردەستەمە لە بەردەستایە بەم شێوێت تەماشاکەین کڵێسە یان کەنیسە هۆکارێکی زۆری ستەمکاری لە بەردەستا گرتوۆتە بەر هەروەها لە کۆمەڵێ لایەنەوە ستەمکارەکانی کەنیسە ئەبینین لایەکەوە ستەمی دینیە لە لایەکەوە ستەمی سیاسیە لە لایەکەوە ستەمی دارایی و ڕووتانەوەیە ئەمەش هەروە بەردەوام بوو هەتاکو ئەو کاتێک کە ئیتر خەڵک بە جارێک کە ڕاپەڕین لە هەموو شتێکی دینەکە هەڵبەزینەوە لەلایەنی فەلسەفی لەلایەنی فکری لەلایەنی ڕۆحی لەلایەنی دەسەڵاتی سیاسی لەلایەنی باجدان و زەریبەدان بە کەنیسە لە هەموو شتێکی هەڵگەڕانەوە ئەو زمینەیە ئاوا پێکهات کە عەلەمانەتی لەسەر دروست ببێت ئەم زمینەیە ئەفۆن ئەم زمینەیە زۆر ئەستەمە لە وڵاتی مسلمانانە دروست ببێت چکە پێشتر دروست نەبووە لەبەرەوە لە ئیسلامە ئەو کەسانەی کە عالمی ئیسلامی بوون زانا و شەرع ناس بوون سەیرەکەن فەیلەسوف بوون دکتۆر بوون تەسەورکەن برانی بەڕێز یەکێکی وەکو ئیبن و ڕشت کە کاریگەری گەورەی لەسەر عقلیەتی مارتن لۆثەر کردووە ئیبن ڕشت ئەندەلوسیە باب و باپیرانی لە خانەوادەیەک بە پیا و ژنیانەوە ئەهلی علمن ئبن ڕشت بۆ خۆی هەموو فەلسەفەی ئەڕستۆی داڕشتۆتەوە، مەشهوورە بەوەی کە فەیلەسووفە، بەڵام کەم کەس هەیە کە بزانێت فەقیهێکی گەورە و شەرعناسێکی گەورەیە کە بووە بە قازی هەر لە ئەندەلوس. ئەو کەسەی وەکو قازیش ناسیوێتی یاوەکو مفتی ناسیوێتی لای سەیرە کە دووەمین دکتۆری مەشهور بۆ تا ئەو زمانە دوای جالینۆس کە یۆنانیە ئبن ڕشت یەکێکە لە گەورەترین دکتۆرانی ئیسلامیش هەر وەکو ئەبو عەلی سینا و وەکو ئەوانی تر کە مەشهور بوون ئیمامی ڕازی هەم کەلامیە هەم مفسرە هەم فەقیهێکی گەورەیە تەماشاکەین لە ئەهلی ئیسلامە هەموو علەماکان ئاوا بوون و هەموو شتێکیان لێک داوەتەوە لە هەموو شتێکیش دواون هیچ کەسێک نەهاتووە لەسەر فکر بیان چەوسێنێتەوە بیان گرێ یان لەسەر فەلسفە یان لەسەر دید و تێڕوانینێکیان ئەم علەمانەش هیچیان منزیلە و پایان بەو شێوێ نەبووە لە وڵاتی مسلمانانە پەیکەری ئیداری علمی شەرعی پەیکەری بۆ دروست نەبووە کەس نەبووە بڵێ ئەمان گەورەی و ئەو لەو گەورەتر ئەو پلە بە پلە سەرکەوێتە سەرەوە مفتی بووە مفتی هەروکو لە دەرسی فتواناسیە عادەتەن باسیەکەین هەر کەسێ کتێبێکیشی خوێندبێت و هەر فتح القریبیشی خوێندبێت وەکو ئیمامی جوێنی ڕحمەتی خوای لە بێمامی حرەمەی نەفەرمێ ئەشێ ببێتە موفتی لە شوێنێکا کە پێویستیان بە فتوای ئەو کەسی تریان دەست ناکرد لەبەرەو ئەو زەمینەی کە لە ئەوروپا سازا بۆ عەلەمانیت مستحیلە بۆ وڵاتی مسلمانان بسازێ بۆیە دو ساڵی ئیسعمار و سە ساڵی دوای ڕمانی دەسەڵاتی عوسمانەکان و هاتنە پێشەوەی ئەم دەوڵەتانە کە هەمووی عەلەمانین ئێستا ئەوە سێسە دانە ساڵە بزوتنەوەی عەلەمانیت لە وڵاتانی مسلمانە نەیتوانی و بە هیچ شێوەیەک منافەسەی بزوتنەوە ئیسلامەکان بکە لە کاتێکا دو سەد ساڵی پێش دروستبوونی ئیمام بەننا و ئیخوان مسلمین دو سەد ساڵ هیچ کەسێک منافەسەی نەبوو هەمویانیان توانی بە شێوەیەکی یاسایی و دەسەڵاتیش دروستیان کردبوو بەڵام نەبوو بە بزوتنەوەیەک کە تەنگ بە ئیسلام هەڵچنێ چ جای ئەوەی ئیسلام بخاتە کەنارەوە ئەشبینین نەتیجەی ئەو علەمانەتە لە کوردستانە لەگەڵ ئەو دەسەڵات و داپڵۆسینەی دەستگاکانی زانیاری و پاراستن و دەسەڵاتی ئاسایش و ئەمنیەت و قانون دەرکردن و تونندڕەوی و تۆقااندنەیە ئەوجا عەلەمانیەت لە مەلای مزگەوتێک ئەترسێ بۆی بێتە سەر مینبەر و وتارێک بدا چونکە ئەزانن وتاری مەلاکە لە ڕوحیەتی خەڵکەکە کاریگەرە کە وەختێک وتی سیدنا ئادەم وای فەرمووە یا سیدنا ئیبراهیم نێوانی ئەو خەڵکە ڕەش و ڕوتەی کورد و نێوانی سیدنا ئادەم دههزار ساڵ سیدنا ئیبراهیم نێوانی ئەو خەڵکە ڕەش و ڕوتە و نێوانی سیدنا ئیبراهیم بۆ نمونە دههزار ساڵە بەڵام خەڵگەزانە سیدنا ئیبراهیم چێە بەڵام کابرای ئەلمانی هەرچەند خۆی ماندووکە ناتوانێت تەنانەت کاریگەری لەسەر کادرەکانی خۆشیان ئەوەندە هەبێ بە قەدەرەوەندەی کە ئێمە کاریگەریمان لەسەریانە بێ ئەگەر لە جەوێکی ئازادا بژین ئەمە وانازانم بە هیچ شێوەیەک ئەلمانیت ئەو زمینەی دەستکەوێت کە بتوانێت خۆی بگرێ تەنها هەرەبێ خۆی هەڵپە سێرێ بە ڕقنێکی وەکو جەمان عبدناسر و عیسمەت ئینۆن و جەمان عبدناسر یا بە قەڵەمبازێک بێتە سەر حوکم وەکو مشەڕەفێکی تاغوت ئەجینا حەتمەن دەرەقەتی نە ئیسلام دێن نەبزوتنەوە ئیسلامیەکانیش دێن لەبەرە بگەڕێنەوە بۆ ئیسلاممان ئیسلامی خۆمان خۆش بێ بە قوتر تەماشای بکەین بە دیدێکی بەرفراوان بە دیدێکی ڕوون بە سەقافەتێکی زۆر بە ڕەسیدێکی فکری بەهێزەوە بین دراسی ئیسلاممان بکەینەوە هیچ مەناعەتیش نییە لەوەی کە دراسەیەکی قوڵی ئەلەمانەتەکەی ئەوانش بکەین و هەروەکو کە پێشتر